هەنسکی کاترین ئیڤانۆڤنای هاوسەر مرد و سیلای و بێچار و بێکەس کاری زۆری لە هەمویان کردبوو لە دەم و چاوە خەمبارەکەیدا کە نەخۆشی سیل پوکاندبیەوە لە لێوی وشک و پەرماوی و دەنگی گڕ و گیراوی لەو شین و شەپۆڕیدا کە لە گریانی مناڵە چوو لەو پارانەوە پڕ لە نائومێدیدا کە بۆ پشتیوانی لێکردنی سۆنیای کرد ئەمەندە بەزەی و ئازاریان تیا دەرەکەوت پێچوو هەموو دڵیان بەو ژنە بەدبەختە بسوتێ. تەنانەت پیتەر پیترۆڤیجیش زوو ئەو هەستی بەزەیی پێدا هاتنەوەی دەرخست و بە دەنگێکی کاریگەرە وتی، خانم، خانم، ئەم کێشەیە پەیوەندی بە تۆوە نییە. کەس ناتوانێ دەستی تۆمەتبارکردن بۆ لای تۆ ڕابکێشێ، بەتایبەتی کە تۆ خۆت لە هەڵگێڕانەوەی گیرفانەکانیدا پارەکەت دۆزییەوە. بەوەدا دیارە کە تۆ هەر ئاگات لێ نەبووە. زۆر زۆر بەداخم کە هەژاری وای لە سۆنیا سیمیۆنۆڤنا کردووە دەست بۆ ئەو کارە بکێشێ بەڵام ئاخر خاتوو. بۆ نەتویست دانی پێدا بنێیت. لە ڕسوایی ئەترسایت؟ یەکەم جارت بوو؟ ڕەنگە ئاگات لە خۆت نەبووبێ. بە تەواوی دیارە. بەڵام بۆ کارەکەت بەم مەرەیە گەیاند. پاشان ڕووی لە هەمووان کرد و وتی، بەڕێزان. بەڕێزان لەبەرئەوەی گەلێک کاری لێکردووم و بەزەیم پیای دادێتەوە هەرچەندە سوکایەتیشم پێکراوە بەڵام ئامادەم لێ خۆش بم اینجا ڕووی لە سۆنیا کردوتی خاتون هیوادارم ئەم تەریق بوونەوەیە پندێک بێ بۆ ئایندەت و دەسی لێوەربگری ئیتر من دوای کارەکە ناکەم و بە ناچاری وازی لێهێنم با لێرەدا کۆتایی پێبێ پیتەر پیترۆڤیچ لە ژێرەوە تەماشای ڕاسکۆڵنیکۆفی کرد، نیگای هەردووکیان بەر یەکدی کەوتن، نیگا ئاگرینەکەی ڕاسکۆڵنیکۆف لەوەدا بوو ئەو بکا بە خۆڵەمێش، وەلێ کاترینا ئیڤانۆڤنا لەوە چوو گوێی لە هیچ نەبووبێ. وەک شێت سۆنیای گرتبووە ئامێزی و ماچی ئەکرد، مناڵەکانیش لە هەموو لایەکەوە و بە دەستە بچووکەکانییەوە بە سۆنیاوە نووسابوون. پۆلێچکایش کە تەنانەت بە تەواوی نەیەزانی مەسەلەکە چییە، گیانی ئەلەرزی، ئەگریا و هەموو سەر و چاوی ببوو بە فرمێسک، ڕووە خنجیلانەکەی کە گریان ئاوساندبووی نا بۆ سەر شانی سۆنیا و شاردبوویەوە. لە پڕێکدا دەنگێکی زاڵ لە بەر دەرگاکەوە بەرز بووە وتی، ئای کە پیاوێکی خوێڕییە! پیتەر پیترۆڤیچ بە پەلە ئاوڕی دایەوە. لێڤی زیاتینکۆڤ کە چاوی بڕیبووە نێو چاوی و مۆڕەی لێکرد، جارێکی دی وتیەوە، ئای کە کارێکی نامەردانەیە! پیتەر پیترۆڤیچ مچوڕکێکی پێ داهات. هەموویان پێیانزانی، هەڵبەتە لە دواییدا ئەمەیان بیرەکەوتەوە. ئەزانیت یانی چی؟ یانی درۆکەیت مەبەستم ئەوەیە وابڵێم. لێبیزیاتینکۆف ڕقێکی سامناک دایگرتبوو. ڕاستکۆڵنیکۆف چاوی تێبڕی وەک ئەوەی بێوێت هەموو شەیەکی هەڵبسەنگێنێت و تێیبگا دیسانەوە بێدەنگی هەمولایەکی گرتەوە. پیتەر پیترۆڤچ تا ڕادێک خۆی لەدەستدا بە تایبەتی لە سەرەتادا دوای کەوتە پتەپت وتی. تۆ کام قسانە بە منەڵیت ئەخر تۆ چیتە ئایا هۆشت لەسەر داماوە لێ بزیاتن کۆڤەتی هۆشم لە جێ خۆیدایە وەلێ تۆ تۆ نامردیت کارەکەت نامردانەیە من گوێم لە هەموو شتێک بوو زۆر وەستام تا باش تێبگەم چونکە بێت دان بەوە دابنێم کە من تا ئێستایش مەسلەکەم زۆر بە نامەعقول ئەهاتە بەرچاو ئاخر ئەم کارەت بۆ کرد؟ تێناگەم. پیتەر پیترۆڤیچ وتی، بۆ من چیم کردووە؟ ئایا دەست لەم قسە هیچ و بە پێچ و پەنایانە هەڵناگریت؟ ڕەنگە خوارد بێتەوە سەرخۆش بی. ئەندرە سیمیۆنۆڤیچ وتی، تۆ پیاوێکی نامەردیت. ڕەنگە تۆ سەرخۆش بیت نەک من. من تەنانەت ڤۆدگایش ناخۆمەوە چونکە ئەو کارە لەگەڵ بیر و باوەڕی مندا ناگونجێ. بیری لێ بکەنەوە ئەو خۆی، هەر بە دەستی خۆی ئەو گەڵا سەد ڕۆبلی دایەت سۆنیا سیمیۆنۆڤنا من بینیم شایەتم ئامادەم سوێن بخۆم ئەو ئەو خۆی لێ بزیاتین کۆف ڕووی قسەکانی ئەکردە هەمویان و هەرێکێکیشیان لۆژین هاواری کردوتی کوڕە تۆ شێت بوویت سۆنیا سیمینۆڤنا خۆی لێرەیە و بەرامبەرتانە، خۆی، هەر ئێستا، بەرامبەر بە هەمووان دانی پێدا نا کە بێجگە لە دە ڕۆبڵ پارەی تری لە من وەرنەگرتووە. ئیتر من چۆن توانیومە دوای ئەو پارەی بدەمێ؟ لێبیزیاتینکۆف بە دەنگی بەرز جەختی کردەوتی، من خۆم تۆم بینی تۆم بینی کە چیت کرد هەرچەندە ئەمە بە پێچەوانەی بیر و باوەڕمەوەیە بەڵام ئامادەم لە دادگادا سوێن بخۆم چونکە چاوم لێ بوو چۆن تۆ بە دزیە و پارەکەت خستە گیرفانی بەڵام من دەبنگ بووم کەوام زانی تۆ ئەم کارە لە ڕووی چاکە و بەزەیەوەکەیت لەبەر دەرگاکە ئەوکاتەی ڕەوانە دەکرد و ئەو پشتی لە تۆ بوو لە ئاوردانەوەدا تۆ بە دەستی ڕاست تەوقەت لەگەڵ کرد و بە دەستی چەپیشت لە سەرخۆ گەڵا سەد ڕۆبلیەکەت خستە گیرفانیەوە من خۆم بینیم خۆم بینیم ڕەنگی لۆژین پەڕی و چختیانەوتی بۆ درۆکەیت باش آخر چۆن توانیت تۆ کە لە پاڵ پەنجەرەکە داوەستا بوویت ئەو سەد ڕۆبلێ ببینیت خەونە دیوە بەو چاوە کوێرانەتەوە و ڕێناکەیت لێ بزیاتینکۆڤ وتی نا خەونم نەدیوە هەرچەندە دووری ژوەستا بووم و لە هەموو شتێکم بینی هەرچەندە لە ڕاستە جاکردن و دیاریکردنی گەڵاکە لە پاڵ پەنجەرەکە و کارێکی ئاسانیە لەم لایەنەوە ڕازەکەی بەڵام من لە ڕێی بەڵگێکی زۆر تایبەتیەوە تەواو لەوە دڵنیا بووم کە ئەو گەڵایە سەد ڕۆبلیە چونکە ئەو کاتەی تۆ دە ڕۆبلیەکەت بە سۆنیا سیمینۆڤنادا کە خۆم ئەوم بینی هەر لەو کاتەدا گەڵا سەد ڕۆبلێکەشت لەسەر مێزە کاڵگرت ئەمە خۆم بینیم چونکە لەو کاتەدا کە من لە نزیک تۆ و مێزەکە وەستا بووم کتوپڕ بیرۆکێک لە سەریدام لەبەر ئەوە لەبیرم دامایە و کە لە ناو دەستی تۆدا سەد ڕۆبڵیەک هەیە تۆ قەدت کرد و هێشتەوە بە درێژایی ئەو ماوەیە هەر لە ناو دەستە ئەدوشی من لەوە دابووم لەبیرم چێتەوە بەڵام کە هەستایت لە دەستی ڕاستەوە ناتە دەستی چەپت و زۆریشی نەمابوو لێت بکەوێت بۆیە ئەم جارەیان سەر لە نوێ بیرم کەوتەوە چونکە دووبارە بیرۆکەکە لەسەری دامەوە واتە زانیم تۆ ئەتەوێت بە نهێنی منەوە یارمەتی بدەیت ئێستا توانیت بزانیت چۆن من چاودێریم کردویت چۆن ئەوەیشم بینی کە تۆ توانیت پارەکە بخەیتە گیرفانیەوە لێبزیاتینکۆف خەریک بووە خنکە لە هەموو لایەکەوە بوو بە دەنگە دەنگ کە زیاتر بەڵگەی سەر سوورمانە گەیان بەڵام هەندێک جاریش لە دەنگەکاندا هاواری هەڕەشە بیسترا هەموو دەوری پیتەر پیتۆڤچیان گرتبوو کاترینا ئیڤانۆڤنا خۆی ڕادایە لای لیڤی زیاتینکۆفەوە. کاترینا ئیڤانۆڤنا وتی ئاندرە سیمیۆنۆڤیچ، من لەبارەی تۆ هەڵە بووم. داکۆکی لێ بکە. تەنیا تۆ ئیناسیت. هەتیوە. خوا تۆی بۆ ناردووە. ئاندرە سیمیۆنۆڤیچ، ئازیز و جوامێر. کاترینا ئیڤانۆڤنا کە تا ڕادەیەک نەیەزانی چییەکا لە بەرامبەریدا بە چۆکدا داهات. لۆژین کە ڕقی گەیشتبوو ئەو پەڕ و تەواو تووڕە بوو زریکان دیوتی بێمانایە قسەی بێ سەرەو بەرن جەناب یانی چی لە بیرم کرد بیرم کەوتەوە لە بیرم کرد بەم قسانی تۆ بێ من بە تایبەتی و بە مەبەستەوە ناومەتە گیرفانی بۆ لەبەرچی چی من و ئەمە کۆکاتەوە لێبی زیاتینکۆڤ وتی، بۆچی؟ خۆیشم لەمە تێناگەم، بەڵام هیچ گومان لەوەدانییە ئەوەی من وتم تەواو ڕاستە. من بڕوام پێیەتی. ئەی نامەردی تاوانبار، لەبیرمە لەو کاتەدا چەند زوو پرسیارێکم بە خەیاڵدا هات، ڕاست لەو کاتەدا کە سوپاسم کردیت و دەستم وشیت، بە خۆم وت، بۆ بە دزییەوە پارەکەی خستە گیرفانییەوە؟ مەبەستم ئەوەیە، لەبەرچی کارەکەت بە دزییەوە کرد؟ ئایا لەبەر ئەوە لە منت شاردەوە چونکە ئەتزانی بیر و باوەڕی من دژی ئەو کارەیە و من کۆمەکی تایبەتی و خێر بە چارەسەری کێشەکە نازانم و ڕەتیەکەمەوە باشە من بیرم لەوەیش کردەوە کە ڕەنگە تۆ پێت خۆش نەبوو بێت لە بەردەمی مندا ئەو پارە زۆرەی بدەیتێ هەروەها بۆ ئەوەیش چووم کەشێت بخوازیت ئەو سەرسام و شادمان بێ کاتێک لە پرێکدا دەست بە گیرفانی داکات و سەد ڕۆبلێک بەدەستیەوە دێ چونکە کەسانێکی خێرخواز هەن حەزیان لەوەیە کارە چاکەکانیان بەم شێوازە ئەنجام بدەن من ئەمازانم پاشان بیری ئەوم کردەوە تۆ ئەتەوێت ئەو کچە تاقی بکەیتەوە بۆ ئەوەی بزانیت ئایا دوای ئەوەی ئەو بە پارەکە زانێ دێتەوە لات و سوپاست لێکایان نە ئینجا وتم ڕەنگە لە سوپاس و سوپاس گوزاری بێزار بێت و پەیڕەوی لەو باوەڕە بکە کاڵێت دەستی ڕاستت نەزانێ دەستی چەپ چیەکە بە کورتی و پوختی گەلێک لەو ڕاو بۆچوونانە بڵێ بیرم بۆ زۆر شت چوو بڕیاریشمدا لە دواییدا و بە هێوری هەموان شەن و کەوکەم بەهەرحاڵ بەلام وا چاک بوو بەسەرخۆمی دانەهێنم کە من ئاگاداری نهێنیەکانتم وەلێ هەر لەهمان کاتدا پرسیارێکی دی خێرا ئەو کی گرتم کەشێت پێشەوەی سۆنیا سیمێنۆڤنا پێی بزانێ پارەکەون بکە بۆیە بڕیارمدا بێم بۆ ئێرە بانگی بکەم و پێی بڵێم تۆ سەد ڕۆبلیەکەت خستۆتە گیرفانیەوە بەڵام لە ڕێگادا سەرم لە ماڵی خانمان کابیلیا تنیکۆڤ دا، بۆی کتێبی پیاچنۆی گشتی میتۆدی بنچینەیی یان بدەمێ و ڕاسپێریان بکەم کە وتارەکانی پیدریت و ڤاگنەر بخوێننەوە. پاشان هاتم بۆ ئێرە و بەسەر ئەم شەڕەدا کەوتم. باشە. ئەکرێت هەموو ئەم بیروبۆچونانەم لە خۆمەوە دروست کردبێ بێ ئەوەی بە ڕاستی خۆم نەمدیبێ، تۆ چۆن پارەکەت خستۆتە گیرفانەوە کە ئەندرە سیمێنۆڤچ و تەکانی خۆی بە بەڵگەی تەواو و ئەنجامگیریەکی لۆژیکیانەوە تەواو کرد زۆر ماندوو بوو بە جۆرە کارەکە بە ناو چاوی داهاتە خوارێ بەداخەوە تەنانەت نەیتوانی بە زمانی ڕوسی بە شێوەیەکی شایستە مەبەستەکانی دەرببڕێ هەرچەندە زمانی تریش نەئەزانی بۆیە دوای ئەو داوەریە ئەوەندە بە سەختی شەکەت بوو ئەدوت لە پڕێکدا تووشی چروسانەوە هاتووە وەلێ لەگەڵ ئەوەشدا کاریگەری قسەکانی لە ڕادە بە دەربوو چونکە هێن بە بڕوا و بوێرانە ئەدوا هەمویان باوەڕیان بە قسەکانی کردبوو پیتەر پیتۆڤچ هەستی کرد کاری بەرەو خراپی سەرەکێشێ بۆیە هاواری لێستاوتی ئەو پرسیارە گەوجانەی بەزەینی تۆ داهاتون چ پەیوەندیەکیان بەمنەوە هەیە ئەمانە کەی بەڵگەن؟ ئەشێت هەموو ئەمانەت لە خەوندا بینیبێ. من پێ دەڵێم تۆ درۆکەیت. درۆکەیت و لەبەر هەر هۆیەک بێ بوختانم بۆ هەڵەبەستیت، بە تایبەتی لەبەرئەوەی من بڕوام بە بیروباوەڕ و بۆچوونە کۆمەڵاتیەکانی تۆ نییە، ئەو بیروڕا سۆشیالستە کافرانەی پڕە لە بێ بەند و باری. تەنیا ئەمەی و هیچی تر. بەڵام ئەم فێڵەی پیتەر پیتۆڤچ سوودی نەبوو بە پێچەوانەوە لە هەموو لایەکەوە بوو بە ژاوەژاو لێبی زیاتین کۆف هاواری کردوتی ئا تۆ لە مەبەستەکە دوورمەکەوەرەوە درۆکەیت پۆلیس بێنە و من سوێن دەخۆم من تەنیا شتێک هەیە کە تێی ناگەم بۆ دەستی بۆ ئەم کارە ناپیاوانەیە برد هەی نامەردی بەدبخت سەرنجام ڕاستکۆنی کۆفاتە پێشە و بە دەنگێکی پتەوتی من ئەتوانم ئەوە ڕوون کەمەوە کە بۆچی دەستی دایە ئەم کارە ئەگەر پێویستیش بکە ئامادەم سوێن بخۆم ڕاستکۆلنییکۆف هێور و پێداگر دیار بوو لە یەکەم نیگاوە هەمویان بۆیان دەرکەوت بەڕاستی ئەو لە وردەکاری مەسلەکە زانێت و ئیدی گرێکاکرێتەوە ڕاستکۆلنییکۆف کە ڕاستەوخۆ ڕووی لە لیبی زیاتین کۆف کردبوو وتی من ئێستا هەموو شتێکم لا ڕوون بۆتەوە لە سەرەتای حیکایەتەکەو هەستمە کرد پیلانێکی نامەردانە لە ئارادایە ئەم هەستەم لە ئەنجامی کۆمەڵێک هۆکارەوەیە کە تەنیا من ئەیزان و ئێستا بۆ هەمووتانی باسەکەم چونکە هەموو قسەکان لەوێدا کۆبنەوە تۆیش ئاندرە سیمێنۆڤچ بە شایەتە زۆر بە نرخەکانی خۆت هەموو شتێکت بۆ من یەکلای کردەوە و بەرچاو ڕوونیت پێبەخشیم هیوادارم هەمووتان هەمووتان گوێم لێ بگرن. ئەم بەڕێزە ئاماژەی بۆ لۆژین کرد، ماوەیەک لەمەوبەر خوازبێنی کچێکی کرد، کچێک، ئاڤدوتیا ڕۆمانۆڤنا ڕاسکۆلنیکۆفی خوشکم. وەلێ دوای ئەوەی هات بۆ پترسبۆرگ، سێ ڕۆژ لەمەو پێش، لە یەکەم دیدارماندا لەگەڵم دابەشەڕات و منیش لە ماڵەکەم دەرم کرد. دوو شایەد لەسەر ئەو ڕووداوە هەن. ئەم کابرایە زۆر شەڕانییە. سێ ڕۆژ لەمەوبەر من ئەوسا نەمەزانی ئەو لەم ساختمانەی نزیک بەیەوەدا ژووری گرتووە. لە ئەنجامدا ڕۆژی شەڕەکەمان واتە سێ ڕۆژ لەمەو پێش ئەو ئاگای لێ بوو، کە من وەک هاوڕێیەکی کۆچکردووی بەڕێز مارمیلادۆف هەندێ پارەم بۆ پرسەکەی دا بە کاترینا ئیڤانۆڤنای ژنی. ئەم بەڕێزە یەکسەر نامەیەکی بۆ دایکم نووسی و ئاگاداری کرد کە من هەرچی پارەم هەبووە داومە بە سۆنیا سیمیۆنۆڤنا نەک بە کاترینا ئیڤانۆڤنا هەروەها لە نامەکەی داوشەی زۆر قێزەونی لەبارەی کاری سۆنیا سیمینۆڤناوە کردبوو واتە زۆر بە ناشرینی باسی پەیوەندی نێوان من و سۆنیا سیمینۆڤنای کردبوو هەموو ئەم کارێکی لەبیرتان نەچێ بۆ ئەوە بوو کە پەیوەندی نێوان من و دایکم و خوشکم تێکدا تا بۆیان بسەلمێنێت کە من ئامانجێکی ناشەریفانەم هەیە بۆیە دواپولی خۆم کە ئەوان لە دەمی خۆیانی ئەگرنەوە وەک یارمەتی دانم بۆم ئەنێرن ئاوە بە خۆڕایی بەفیڕۆیەدەم دوێنێ شەو بە ئامادەبوونی دایکم و خوشکم و خۆشی ئەم ڕاستیم ئاشکرا کرد سەلماندیشم من پارەکەم داوە بە کاترینا ئیڤانۆڤنا بۆ خەرجی پرسەکە نەک بە سۆنیا سیمینۆڤنا. هەروەها ئەوەیشم وت کە من تا سێ ڕۆژ لەمەوبەر تەنانەت سۆنیام نەناسیوە و نەمبینیوە. هەر لەو ئاقارەدا بە پیتەر پیترۆڤیچم وت کە ئەو بە هەموو بەهرە و توانایەوە بە ئەندازەی پەنجە بچکۆلەی سۆنیا سیمینۆڤنا نرخی نییە کە ئەو وا بە خراپی باسیەکا. ئەو پرسیاری لێ کردم کە ئایا ئامادەم سۆنیا سیمینۆڤنا لە پاڵ خوشکمدا دابنیشێنم، وەڵام دایەوە کە من ئەو کارەم هەر لە یەکەم ڕۆژەوە کردووە. ئەو لەوە زۆر توڕەیە کە دایکم و خوشکم نایانەوێت بەهۆی بوختان و دەست هەڵبەستەکانیەوە پەیوەندیم لەگەڵدا ببڕن، بۆیە بەردەوام قسەی ناجۆر و تڕۆی وای لەگەڵدا ئەکردن کە شیاوی بەخشین نەبوو، لە ئەنجامدا پەتی پەیوەندیان لەگەڵدا بڕی و لە ماڵەکە دەریان کرد. هەموو ئەم بەسەرهاتە دوێنێ شەو ڕوویدا. ئێستا داواکارم بە تایبەتی ئاگادار بن. ئەوە بزانن ئەگەر ئەو ئەمڕۆ لەوەدا سەربکەوتایە کە بیسەلمێنێت سۆنیا سیمینۆڤنا دزە، یەکەم بۆ خوشک و دایکمی دەرەخست کە تا ڕادەیەک بەدگومانییەکەی لە شوێنی خۆی دابووە، دووەم لەسەر ئەوەی کە من خوشکم لەگەڵ سۆنیا سیمینۆڤنادا هاوسەنگ کردووە هەقی ئەوەی هەیە توڕە بێت و سەرەنجام هێرشبردنی بۆ سەر من بەرگریکردن بووە لە شەرەفی خوشکی من کە ئەبێت بە دەستگیرانی ئەو. بە کورتی بە هۆی ئەم بەسەرهاتانەوە ئەیتوانی هەرچۆنێکە دووبارە سەربکەوێت و نێوان من و کەسوکارم تێکبدا. بێ گومان ئەو کاتە ئومێدێکی پەیدا کردەوە کە ئەوان بیگرنەوە خۆیان. بێجگە لەمەیش ئەیویست بەم کارەی ئێستای تۆڵە لە من بکاتەوە، چونکە لای خۆیەوە هەستی بەوە کردووە کە ئابڕوو بەختەوەری سۆنیا سیمنۆڤنا لای من گەلێک بەنرخە. ڕاسکۆلنیکۆف بەم ڕستانە کۆتایی بە وتەکانی هێنا، گەلێک جار هاوار و دەنگی سەرسامی ئامادەبووان قسەکانیان پێ بڕی، ئەوانەی بە بایەخێکی زۆرەوە گوێیان بۆ ڕادێرابوو، بەڵام ڕاسکۆلنیکۆف لەگەڵ ئەو قسە بڕینانەیشدا بە شێوازێکی هێندە هێمن بە وردی و ڕوونی دوا کە جێگای بۆ هیچ گومانێک لێکردنێک نەهێشتەوە، دەنگی زاڵ و شێوازی قەناعەتپێکردن و دەموچاوە دڵگیرەکەی کارێکی زۆر سەیر و سەرنج ڕاکێشی لە ئامادەبووان کردبوو. لێبزیاتینکۆف بە خۆشیەوە پەسەندی کرد و وتی، وایە. وایە. هەر وایە. هەر ئەبێت وایش بێ. چونکە کاتێک سۆنیا سیمینۆڤنا هاتە ژوورەکەمانەوە لە منی پرسی ئایا تۆ لەوێیت؟ ئایا تۆم لە نێو میوانەکانی کاترینا ئیڤانۆڤنادا دیوە؟ هەر بۆ مەبەستە بانگی کردمە پاڵ پەنجەرەکە و لە سەرخۆ ئەو پرسیارەی لێکردم دیار بوو ئەویست بە تایبەتی تۆ لەوێ بیت مەسلەکە ئەمەیە لۆژین بێدەنگ بوو هەرچەندە ڕنگ بە ڕویۆنەوە بۆ کچی زەردەخەنێکی نەفرەتی خست بۆ سەر لێوی وەک بیر لەوە بکاتەوە بە چ جۆرێک خۆی لەم کێشەیە ڕزگار بکە ڕەنگە زۆری پێخۆش بوو بێ هەر ئاوا بڕوات و دانیشتووەکان بەجێ بهێڵێ بەڵام بۆ ئەم حاڵەتە ئێستا کارێکی نەشیاو بوو چونکە ئەو هەڵوێستە بەمانای قوبولکردنی تۆمەتەکان و دان پێدانانی ئەو بختانە ناهاقانە بوو کە دەربارەی سۆنیا سیمینۆڤچ کردبووی بێجگە لەمانە میوانەکان بەهۆی زۆر خواردنەوەی مەیەوە تەواو هەڵچوو بوون لێپرسراوی ئازۆقە هەرچەندە ئاگای لە تەواوی شتەکان نەبوو بەڵام لەوانی دی زیاتر کردبووی بەهەرا پێشنیازی زۆر ناخۆشی لە دژی لۆژین ئەکرد بەڵام لە نێوانیاندا کەسانێکیش دیار بوون کە مەزنین خەڵکەکە لە هەموو ژوورەکانەوە هاتبوون سێ پیاوە پۆڵندەکە وروژا بوون بەرامبەر بە لۆژین هاواریانە کرد بە زمانی پۆڵۆنی هەڕەشان لێکرد و قسان پێوت سۆنیاش بەوردی گوێی گرتبوو بەڵام پێچ و ئەویش زۆر ئاگاداری هەموو شتەکان نەبێ وەگەوەی بێهۆش بووبێت و تازە هاتبێتەوە سەرخۆی بەڵام چاوی لەسەر ڕاستکۆلنییکۆڤ لا نابرد چونکە وای هەستەکرد کە ئەو تەنیا کەسێکە بەرگری لێ بکە کاترینا ئیڤانۆڤنا زۆر بە زەحمت هەناسێدا خیزە خیزێک لە سنگەوە هات و گەلێک شەکەت و ماندوو دیار بوو لە هەموو گەمژانەتر باری ئامالیا ئیڤانۆڤنا بوو دەمی کرابوو و هیچ نێزانی مەسلەکە چییە تەنیا ئەوەیە بینی کە پیتەر پیتۆڤچ گیری خواردووە ڕاستکۆڵنییکۆف ویستی بکەوێتەوە قسەکردن بەڵام دەرفەتیانەدا هەمویان لۆژینیان دابووە بەر هاوار و هەڕەشە و جوێن وە لێ پیتەر پیتۆڤچ کۆڵی نەدا کە بینی لە تۆمەتبارکردنی سۆنیادا شکستی خوارد ڕاست و ڕەوان دایە بێناموسی بەناو خەڵکەکەدا کەوتە ڕێکردنەوە بۆ خۆی وتی ببورن بەڕێزان ببورن هێن تەنگم پێ هەڵمەچن ڕێگام بدەن بڕۆم تکایە هەڕەشەیشم لێ مەکەن من دڵنیاتانەکەم کە هیچ ڕوونادا من لەو ترسنۆکانیش نیم بە پێچوانەوە بەڕێزان ئێوە بەرپرسیارن کە تانەوێ بە زۆر تاوانێک داپۆشن دزەکە دەستی کەوتۆتە ڕوو من واز ناهێنم و ئەیان دەمە دادگە دادگا نە ئەوەندە کوێرە ناوەندەیش سەرخۆشە دادگا بڕوا بە دوو کەسی خوانەناس و پیلانجێڕ و گومڕان ناکە کە بیانە تۆڵە لە من کەنەوە و خۆشیان لە بەرگەوجیان دانیان بەمەدا نابێ بەڵێ ڕێگام بدەن ئاندرە سیمێنۆ ڤزوتی ئیدی ناهێڵم پێ بخەیتە ژوورەکەمەوە تکایە هەر لێستاوە بگوێزەرەوە بۆ جێگاکی تر هیچ لە بەینی من و تۆدا نەماوە کە بیر لەوە کەمەوە چۆن بۆ ماوەی دوو هەفتە من خۆم شەکەت و ماندوو کرد بوو بۆ ئەوی باسی پیتەر پیترۆڤزوتی ئاندرە سیمێنۆڤچ منەو کاتەی خۆم سووربووم لەسەرەوەی بڕۆم تۆ جەختی مانەوەت لێکردم ئێستا تەنیا ئەواڵێم کە تۆ پیاوێکی گەلۆریت هیوادارم بتوانێت ئەقل و چاوی کوێرت چاک بکەیت بەڕێزان داوای لێبوردنەکەم لۆژین ڕێگای بۆ خۆی کردەوە بەڵام لێپرسراوی ئازوقە کڕین نەیویست هەر ئاوا بە ئاسانی تەنیا بە جوێن وازی لێ بهێنێ بۆیە پەرداخێکی لەسەر مێزە کاڵ گرت و زۆر بە خێرایی گرتیە پیتەر پیترۆڤچ بەڵام پەرداخەکە بەر ئامالیا ئیڤانۆڤ ناکەوت ژنەکە هاواری لێ هەستا. لێپرسراوی ئازوقە لەبەرەوەی کە زۆر بە خێرایی پەرداخەکەی فرێدابوو هاوسەنگەکەی خۆی لەدەستدا بۆیە بە هەموو قورساییەکەیەوە خۆی کردبوو بە ژێر مێزەکەدا. جۆگرانی ئازیز لە ئەڵقەی داهاتوودا.